سەردەمی ئەمڕۆ کە سەردەمی جیهانگیری و عەولەمەیە بە هەموو باش و خراپەکانیەوە سەردەمێکە سەردەمی شۆڕشی زانستی نوێیە لە سەردەمێکی وەکو ئەمڕۆدا ئێمەی مرۆڤ وە تایبەت چینی ئیماندارانیش بەهۆی پێشکەوتنە مادییەکانەوە کە هەر لە موبایلێکی دەستەوە تاوەکو تەلەفیزۆن و کەناڵێکی ئاسمانی ناو ماڵەکەتەوە تاوەکو ئوتومبیلە پێشکەوتوەکان و فڕۆکەکانی ئاسمان و هەموو ئەو ئەجهیزانەی کە ڕۆژانە لە خزمەتی تۆدان وامان لێ هاتووە بەردەوام سەرسامین بەرامبەر بە ئامێرەکان سەرسامین بەرامبەر بەو داهێنەر و بەو مامۆستا و موفەککیرەی کەوا بیری لەوە کردۆتەوە ئامێرێکی ئاوا بۆ خزمەتی مرۆڤایەتی دابنێ. سەرسامین بەو دەوڵەتانەی کەوا ئەم ئامێرە پێشکەوتوانەیان لێ دروست دەکرێ. ئەمە جێگەی خۆیەتی، جێگەی دەستخۆشییە لە هەر کەسێک لە هەر وڵاتێک، لە هەر گەل و میللەتێک کە خزمەت بە مرۆڤایەتی بکا و شتی نوێ و ئامێری تەکنەلۆژیای نوێ پێشکەش بە مرۆڤایەتی بکا و خەڵکی لێی سوودمەند بێ بەڵام زۆرجار کاتێک کە باسی ئەو ئامێرانە دەکرێ ئەوانەی کە باسی دەکەن و ئەزانن کە خۆیان دروستیان کردووە هەر لە وڵاتی خۆماندا خەڵک باسیەوە دەکا بابە خەڵک چوو بۆ سەر مانگ ئەوە خەتای دینەکەمانە ئێمە دواکەوتووین و فڕۆکەی ئاسمانیمان نییە و موکێتمان نییە کە بچێتە سەر ڕووەکانی مانگ و مەریخ هەروا دەزانی بۆ خۆی چووە و هاتووەتەوە ئەمجا منت بەسە من و تۆدا دەکا ئاخر خۆ کە من نەچووم تۆش نەچووی خۆ کە من دواکەوتوم خەتای من نییە خەتای تۆیە کە سەروەتی وڵاتەکە لەبەردەستایە و بۆ ئەم و ئەو پارە بەخشین بەو مەسئول و بە فڵان و نایەڵی لە ئەنجامی شۆڕشی تەکنەلۆژیا بێتە وڵاتی منەوە وە زۆر جار پەنجەی تۆمەتبار کردن بۆ موسڵمانان درێژ دەکرێ بۆ ئاینەکەیان بۆ ئەم ئاینە ئیسلامە زانست خوازە پێشکەش دەکرێ و بە باس کردنیان ئاماژە دەکرێ بۆ وڵاتانی بێدینی وەکو ئەوەی پێشکەوتنی تەکنەلۆژیا مادی گەرایی ئەمڕۆ سەرەنجامی بێدینی بێ بۆیە بە پێویستی دەزانم لە وتاری ئەمڕۆدا وەکو تەواوکەری وتاری جمعە ڕابردووش ئێمە بگەڕینەوە بۆ لای خوا سوپاسی هەموو خزمەتێک بکەین کەوا لەبەردەستماندایە بیگەڕێنینەوە بۆ سەرچاوەی هەموو خەڵات و خۆشیەکان کە اللە جل جلاله الله کە خالقمانە بێ ئاگاین چی پێشکەش کردووە بە من و بە تۆ ورد نابینەوە باسی ئاژەڵمان کرد لە جمعەکانی داهاتوودا کە قورئانی پیرۆز شەش سوڕەتی پیرۆزی بە ناوی ئاژەڵانەوە ناوبردووە ئەگەر ئینسان سەرنج بدا ئەمە بێ حیکمەت نییە ئەمە لە پشتیەوە چەندین ئاماژەی زانستی هەیە کە باسی هەندێکمان کرد و لە وتاری ئەمڕۆدا ئینشاءاللە بابەتەکە تەواو دەکەین هەرچی لەم گردوونەدایە ئەوەی لەو ئاسمانەدایە ئەوەی لەو سەر زەوێدایە ئەو باڵندەیە ئەو خشۆکەی کە لەسەر ئەم زەوێ دەڕوا ئیمانداری بەڕێز دڵنیا بەخوا هەمووی لەبەر خاتری تۆ دروست کردووە هەمووی خزمەتت دەکا بەڵام وەکو ئامێرەکانی مرۆڤ نییە مۆبایلێک مەسرەفێکی مانگانەی هەیە ئۆتۆمبێلێک مەسرەفێکی هەیە ئەوانەی کە ژیانت دەپارێزن مەسرەفێکی ڕۆژانە و بە پارە لەسرت دەکەوێ بەڵام ئەوەی کە خوای گەورە پێشکەشی بەم ژیان و ژینگەی مرۆڤە کردووە هیچی کولفەی لەسەر تۆ نییە خوا خۆی ڕزقی دەدا خۆی دەیژێنێ و بە بەلاش لە خزمەتتدایە وە ئەگەر زۆرجاریش زەرەدمەندیەکمان پێبگا بەهۆی ئەو شتانەوە کە خوا دروستی کردووە بۆ نمونە خوا ماری دروست کردووە خەڵکێک هەیە بەهۆی مارەوە گیان لەدەست دەدا هەر وەکو ئەوە بە چاوی ڕەخنە سەیری مەکە کە ئەو مۆبایلەش چەندین زەرە لە لاشەت دەدا لە کاتی بەکارهێنانیدا ئەگەر لە کاتێکا بە دروستی بەکاری نەهێنی و زیادەڕەوی تێدا بکەی ئەو ئاژەڵانش ئەو باڵندانش کە خوا لە دەوری ئێمەدا دروستی کردوون ئەگەر ئینسان زانا نەبێ بە چاوی زانستی سەیریان نەکا پەنا بەخوا لەوانەیە شەیتان بیخەڵەتێنێ و وا لێبە ڕەخنە لە کاری خوا بگری بیر بکەیتەوە خوایە ئەم هەموو مێرولەیە سوودی چییە ئەی مار سوودی چییە ئەی دوو پشک سوودی چییە بۆیە پێویستە بچینە خزمەت قورئانی پیرۆز کە لە سوڵەتی ئەنعامە دەفەرمێ وما من دابة ولا في الأرض ولا طائر يطير بجناحيه إلا أمم أمثالكم خوا دەفەرمێ هەرچی زیندەوەرێک کە بە قاچەکانی بەم سەر زەوێدا دەڕوا لە بچووکترین زیندەوەرەوە هەتا دەفەرمێ ئەو تەیرەی کە بە باڵەکانی بە ئاسماندا دەفڕێ هەمووی گەل و نەتەوەن وەکو ئێوە چۆن تۆ بەشەری بەرنامەی ژیانت هەیە خوا دەفەرمێ هەموویانم وەکو تۆ دروست کردو بەرنامەی ژیانیان هەیە ڕزق و ڕۆزیان تەمەنیان، هاتوچۆیان، سەردانی شوێنەکانیان، بەرگری لە خۆکردنیان، هەر نەتەوەیەکن بۆ خۆیان، هەر یەکەیان جیاوازە لەوی تریان. هەر یەکەیان کتێبێکن، عولەما دەفەرموون ئاژەڵان کتێبێکی کراوەن، خوێندەوار و نەخوێندەوار دەتوانێت سەیری ئەو کتێبە بکا و گەورەی و عەزەمەتی خوای تێدا ببینێ. ئەگەر هەموو کەس ناتوانێت دێڕ بخوێنێتەوە هەموو بینایەک و خاوەن چاوێک دەتوانێت سەیری ئاژەڵان کا و عەزەمەت و گەورەی پەروەردگاری بۆ دەرکەوێ بۆیە ئەوانە زمانیان هەیە زمانی ئاژەڵان شتێکی سەلمێندراوە لە قورئانە خوای پەروەردگار لە باسی حەزەتی سولەیمانە دەفەرمێ قالت نملة یا ئەیها النمل ادخلوا مساکنکم مێرولە مێیەکە کە لە مێرولەدا بە پێچەوانەی جاندارانی ترەوە نێرینە دەوری نییە ژنەکە، واتە ژنەکە کە مێرولە مێیەکەیە شاژنە بەسەر شارە مێرولەکەوە. ئا ئەو مێرولە مێیە وتی مێرولەکان بڕۆنە ناو شارەکانتانەوە نەوەکو ژێر پێی ئەسپەکانی سولەیمان و دارودەستەکەی کەون. واتە مێرولە قسە دەکا، هودهود پەپوسلێمانکە قسە دەکا. لە ناخی زەویدا دەزانێ ئەو شوێنە ئاوی تێدایە یان نا حەزەتی سلەیمان فەرمووی ئەبێ محاسبە بکرێ ئەوە ژیانی خەڵکی بەدەستە نابێت دوور کەوێتەوە بەبێ ئیجازەی سەرۆکی وڵات بەبێ ئەوەی کەوا ڕەزامەندی میلەت وەرگرێ ئەمە لە قورئانە لە باسی ئاژەڵانە باس کراوە پەپوو سلەیمانکە نمونەی هێنایە وتی قوربان ئەی سلەیمان من بەبێ هۆ نەڕۆیشتوم ئەوەی من دەیزانم تۆ ئەگەر پێغەمبەری خواشی نایزانی من لە وڵاتی سەبەئ پاشایەکی ژنم دۆزیوەتەوە کە ڕۆژ دەپەرستێ و خوا ناپەرستێ و ئەو خەڵکە هەموو گومڕان لەسەر دەستیدا با سراتەکەی درێژە لە قورئاندا کەواتە علەما دەفەرمون فعلا کاتێک کە زانایانی بواری ئاژەڵناسی کۆڵیویانەتەوە ئاژەڵانیش قسە دەبیستن ئاژەڵانیش فێر دەبن ئەڵێن پشیلە پێنج و پانزە وشە لە مرۆڤەوە فێر دەبێ دەتوانی فێریکی پانزە وشە تێبگا ئەسب شەش وشە کەڵەشێر حەو وشە تێدەگا مریشک زمانی تایبەتی خۆی هەیە کاتێ هێلکەیەک دەکا و گاڕە گاڕ دەست پێ دەکا ئەمە پێمان عەجیبە بەڵام لە کتێبەکانی زانستیدا دەڵێ ئەو مەسافەی کە هێلکەکەی کردووە لە جەماعەتی کەڵەشێر و مریشکەکان دابڕاوە دێتە دەرەوە و ئەو دەنگە بەرز دەکاتەوە بۆ ئەوەی کەڵەشێرەکەش گوێی لێ بێ و بە دەنگیەوە بێ و بڵێ وا لە فڵان شوێنی نوەرە بۆ لامان هەمووی زمانی تایبەتی خۆی هەیە مێروولە کاتێ بەیەک دەگا دەستەکانی لەیەک دەدا و زمانی ئاخاوتنیەتی مێرولە زۆر ژمارە دەزانێ علەمایانی ڕووسی دەڵێن تا ئێستا بەوە گەیشتوین مێرولە تا شەست ژمارە دەتوانێت بژمێرێ بەوی ئەویش بەوەی کە چۆتە هەر شوێنێکەوە جاری دووەم لێ هەڵە نابێ و بە هاوڕێکەی دەڵێ بچۆ بۆ فڵان شوێن شیرینیەکی لێیە لە ڕووسیا زانایەک ناوی پیترۆف بوو لە ساڵی دوو هەزار و شەش دا لێکۆڵینەوەیەکی تازەی کرد لەسەر مێرولە لەسەرەوەی مێرولە زمانی قسەکردنی ناوخۆیان هەیە شەست لوولەکی هێنا لە شەست تایتر مێرولەکە دیارە سەری لێر تێکچوو بۆیە بۆی دەرکەوت تا ژمارە شەست ئەزانێ عەقڵی ئەوەندە بڕ دەکا شەست لوولەکی هێنا لە ناوی یەکیاندا لە ناوەڕاستدا کڵۆیە شەکری دانا مێرولەیەکی بەڕەڵا کرد یەک بە یەک پێیان داگەڕا هەتا چوە سەر ئەوەی کڵۆ شەکرەکەی تێدایە دوای ئەوە گەڕایەوە بۆ لای شارەکەی، ئەمجا ئاگاداری کردنەوە لە فڵان شوێنە کڵۆیە شەکر هەیە، ئەڵێن مێروولەکانی تر یەک تۆز نەگەڕان، ئەم یەک بە یەکیان گەڕا تا دۆزیەوە، ئەو ڕاستەوخۆ چوونە سەر شوێنی شەکرەکە، دیارە پێی وتبوون لە ژمارە ئەوەندەی فڵان لوولە کایە و لەوێوە بۆی دەڕۆن، بە بێ ماندووبوون دۆزیانەوە، واتە بەشی کەشافەی مێروولە ماندوو دەبێ، هەر ئەوەندە زانی دەنکێ دانەوێڵە لە شوێنێکایە، بە ئاماژە کاتێ لەپی دەستەکانی بە مێرولەکەی تر دەکێشێ لە ڕێگادا ئەڵێ بێ ماندووبوون بڕۆوا لە فڵان شوێندایە ئەمە قورئان دەفەرمێ هەمووی زمانی خۆی هەیە بۆیە لە ئیسلامی ئێمەدا پێغەمبەری خەمخۆری ئاژەڵان خەمخۆری مرۆڤایەتی و ژیانی ئێمە ئەفەرمێ نابێ هیچ ئاژەڵێک بنەبڕ بکرێ هەر باڵندەیەک هەر مێرولەیەک هەر ئاژەڵێک بنەبڕ کرا و تۆوی بڕا لەسەر زەویدا مرۆڤایەتی تووشی کارەساتێکی گەورە دەبێ بۆیە لە حەدیسێکا دەفەرمێ من قتل عصفورا کەسێ چۆلەکەیەک بکوژێ بەڵام بۆ ئەوە نەیکوژێ کە گۆشتەکەی بخوا و لەبەر محتاجی گۆشتەکەی نەبێ خوا لە قیامەتا لەسەر ئەو چۆلەکەی ڕای دەگرێ و محاسبەی دەکا لەوانەیە بڵێ بۆ پێغەمبەری خوا صلی الله علیه وسلم باسی چۆلەکەیەکی کرد ئەگەر گۆشتەکەی نەخۆی و بۆ سوودەکەی بەکاری نەهێنی نابێ بە دارلاسیک بەردێکی تێگری و هەر بۆ خۆشی بیکوژی و فڕێی دەی چونکە کارەساتێکی مرۆیی دەکەوێتەوە نمونەیەکی واقعی تا عرض کەم لە سەردەمی سەرکردەی چینی ماوت سیتۆنگ لە سەرکردەی چینی ماو یەکێکە لە ڕابەرانی شۆڕشی چەوساوەکان کە ئەمانەی خۆماش ماوەیەک لاسای شۆڕشی ماوی چینیان دەکردەوە لە وڵاتی چیندا وەزارەتی کشتوکاڵ بە سەرۆک ماوتسی تۆنگی وود وتی چۆلەکە کشتوکاڵی هەراسان کردووە هی جوتیاران و دانەوێڵەکەیان دەخوا زەرەرێکی زۆر لە دانەوێڵە و گەنممان دەدا حسابمان کردووە بە چەند سەد تەن چۆلەکە دانەوێڵە دەخوا چی بکەین باشە لە دوای ڕاوێژکردن بە دام و دەستگا و ئەوانەی پسپۆڕن وتیان ئەمرێک دەرکەین با چۆلەکەکان خەڵک بیان کوژێ هەر لە مناڵ و لە گەورەوە بە ئامێری بچووک و بە دارلاسێک دەستیان کرد بە چۆلەکە کوشتن یەک چۆلەکەیان لەو وڵاتەدا نەهێشت و لە جیاتی کولی چۆلەکەیەک پارەیەکیان دەدا چۆن لە کاتی گرانیەکەدا پێشتر حکومەت یەک دیناری ئاسنیەدا بە ژەنگە سوورەیەک ئەگە یەکێ بیکوشتایە لەوێش ئاوا پاداشتیان بۆ چۆلەکە کوش دانا چەند سەرە چۆلەکە بەری ئەوەندە پارە و دۆلار وەرگری یەک چۆلەکان لە وڵاتا بڕی بە حکمی بەخشیش و پارەکان دەیوتیان ئەمجا ئەو هەموو چەند سەد تەنە هەموو بای دوو سێ سەد تەن دانەوێڵەمان پارە بەخشیوە ئەوەی ترمان بۆ دەگەڕێتەوە سبحان الله دڵە ساڵی داهاتوو وەختی حاصڵاتی دەغڵوددان ئەم وەختانە کە وەختی دروێنەیە جاڵجاڵۆکەیەکی سوور پەیدا بوو هەموو ڕەجی درەختەکانی دەقرتان هیچ کەسێ فریای دروێنە نەدەکەوت بۆ خۆی دەچوە سەر پەڵەیەک بە ماوەی نیو سەعات فریا نەدەکەوت داسی لە دەیبوو گوڵە گەنمت کۆ بکردایەوە هاواریان کرد ئەمە چی ڕوویدا بۆیان دەرکەوت چۆلەکە نەماوە بۆیە ئەمە ڕوویدا ئەمجا بە ناچاری بایی چەند سەد هەزار دۆلار لە هۆنگ کۆنگ چۆلەکەیان کڕی و هێنایانەوە بۆ بۆ وڵاتەکەی خۆیان بۆ چین سەیریان کرد لە ماوەی یەک ڕۆژە هیچ جاڵجاڵەکەیشی لە وڵاتە نێژە و چۆلەکەیە سبحان الله خوا بە خزمەتی تۆ دایناوە لەگەڵ جاڵجاڵەکە لە ناوبرنەکە سەری لێ دەکاتەوە چەند دەنکە گەنمێکیش دەخوا و مافی ڕەوای خۆیەتی کەواتە مرۆڤ دەبێت بە هیچ شتێکی ئەم سەر زەوێ ناشکر نەبێ و بۆ دەربکەوێت تەوازونێک هەیە ئەو تەوازونەش خالقێک دایناوە ئایا ئەمە هەموو بەڵگە نین لەسەرەوەی ئەم گەردوونە خالقێکی هەیە کە ئەڵڵایە کە مدەبیرە و خالقی کەونە و هەر بەو بەڕێوە دەچێ بۆیە زەرورە هەموو کەس گوێ لە پێغەمبەر بگرێ صلی الله علیه وسلم ئەو ماوتسی تۆنگەی لێرە خەڵک شانازی پێوە دەکرد ئەگەر گوێی لە پێغەمبەری خوا بگرتە صلی الله علیه وسلم فەرمووی چۆلەکە مەگەر دانەیەکی بۆ خواردن بکوژی ئەینا نابێ لە ناوی بەری تووشی ئەو زەرەدە گەورەی وڵاتەکەی نەدەبوو بۆق بکوژی حەرامە گۆشتی بۆق بخۆی بۆچی بۆ حەرام کراوە لە دینی ئیسلامدا لەبەر ئەوەی ژینگە پارێزە بۆق ئەگەر لە ناوت برد ژیانت تاڵ دەبێ لە ساڵی 1985 وڵاتی بەنگلادێش خەڵکەکەی ئازاریان لێ پەیدا بوو لەبەر بۆقەکان دەچوونە ناو ماڵەکانەوە دەچوونە ناو قاب و کەوچکەکانیانەوە هەر وەکو زەمانی خۆی لە زەمانی فیرعەوندا خوای گەورە کردی بە موعجیزەی حەزرەتی موسا دەستیان بۆ هەرچی لە بربۆخێکدا هاتە بەردەستیان لەناو مەنجەڵیانە لەناو کانیانە لەناو قاپ و کەوچکیانە هەر دەستت ببردایە بۆخێک بۆق لە ئاسمانەوە دادەباری ژیانی لێتاڵ کردم بۆی بگەڕێنەوە بۆی تۆبە بکەن و بزان خالقێک هەیە ئەم گەردوونەی بەدەستە لە وڵاتی بەنگلادیشیشا بۆق زۆر بوو بۆیە وڵاتی بەنگلادیش وتی ئیستفادەی لێ دەکەم پێنج سەد تەن بۆق کە دەکاتە نزیکەی دوانزە ملیۆن بۆق ناردی بۆ وڵاتی ئەڵمانیا و بە پارەیەکی زۆر پێی فرۆشتن ئەڵمانیەکان لەوێ بۆق دەخۆن دوو سەد و پەنجا تەن کە نزیکەی شەش ملیۆن بۆق دەکا ناردی بۆ سویسرا و فەڕەنسا بە پارەیەکی زۆر بەڵام ساڵێکی پێ نەچوو بەنگلادیش وەختێکی بە خۆی زانی خەڵک هاواریان لێ بەرز بۆوە هەر مێشولە و مێش خواردنی بە قوربان فریاکەون پسپۆڕانی ژینگە کۆڵیانەوە ئەم هەموو مێشو مێشولە لە ئەنجامی نەبوونی بۆقەکانەوەیە ئەویش بە ملیۆن دۆلاری سەرف کرد و بۆقی لە وڵاتانی استیراد دەکرد و دەیهێنایەوە بۆ وڵاتەکەی خۆی سبحان الله ئەو بۆقە ژینگە پارێزێکە بۆی مێش لە حەدی خۆی زیان نەکا و مێشولە زیان نەکا ئەمانە هەمووی لە خزمەتی مرۆڤان بەبێ ئەوەی تۆی مرۆڤ دینارێک بدەی بەبێ ئەوەی کەوا هیچ زەحمەتێک بکێشی تەنها ئەوە لەسەرە سوپاسی خوای پەروەردگاری لەسەر بکەی تەنها ئەوە لەسەرە بۆیە بۆت باس دەکەم ڕەخنە لە کاری پەروەردگار نەگری بزانە هەمووی لە خزمەتی تۆدایە هەڵۆ داڵ حەیوانی داڵ جەنابتان بینیوتانە ئەوەی جێگەی سەرنجی من بوو تا ئەم شۆ نزیکی سەعات دوانزەش ئەوم بۆ حەل نەدەبوو بۆچی جەنابیشتان ڕەمێ بیرتان لێکردبێتەوە بۆ ڕەمزی زۆربەی وڵات داڵێکە کە فەرماندەیی فەوجێک دەکات داڵێک لەسەر شانیەتی باشە بۆ داڵیان هەڵبژاردووە من زۆرجا بیرم لەوە دەکردەوە ئەم داڵە ڕمز داڵ بە ڕمزی شەڕم دەهاتە بەرچاو ئەمگوت لەوە چێ وڵاتی ئێمە شەڕانگێز بێ خەڵکی عەسکەری حەزیان لە کوشتن و داڵیش دایما خۆ باشێشە بە نێچیری هەژار و فەقیرە و زاڵمە بەڵام ئەم شەو بابەتێکی زانستیم خوێندەوە لەسەرەوەی نەخێر نەخێر ئەمە ڕمزی بە حساب پێشکەوتنە داڵ بۆیە ئەم وڵاتەی ئێمە بە حساب کە وڵاتێکی عێراقی دیموکراتی فیدراڵیە و هەرێمی کوردستان وڵاتێکی دیموکراسیە داڵی کردووە بە ڕەمزی خۆی بە ڕەمزی سەرۆکایەتی هەرێم ئەڵێ داڵ ڕەمزی ئەوەیە حکومەت خزمەتی میللەت دەکا چونکە داڵ کە ئێمە بە ڕەمزی زوڵمی دەزانین زۆر زۆر دڵسۆزە بۆ نەوەکەی خۆی داڵ و هەڵۆ لە هەموو ژیان لە بەران زیاتر دڵسۆزە بە بۆ هاوجنسەکانی خۆی ئامادەیە لە پێناوی بەچکەداڵێکی ترا کە نازانێ هی کێیە ژیانی خۆی بخاتە مەترسیەوە زوو شت فێر دەبێ بۆیە کابرا کە بوو بە ڕائی دواتە ئەفسەری سەربازی دیارە شتەکانی زوو وەرگتون قابلیەتی ئەوەیە فەوجێک سەرباز بەڕێوە بەرێ زوو شت فێر دەبێ قەت بە زەلیلی ڕازی نابێ ئامادەیە خۆی بکوژێ کە بزانێ سوکایەتی پێ دەکەی بەڵام قەتیش زوڵم ناکا قەت زوڵم لە هاونیشتیمانیەکەی خۆی ناکا قەت نابینی داڵێک چاوی داڵێک بکۆڵێ و بیکوژێ داڵ دڵی زۆر دەوڵەمەندە زۆر دڵ فراوانە کەم دەخوا ئەگەر دوو داڵ بچنە سەر شوێنێک شەڕ ناکەن یەکیان بەشی کەم دەخوا بۆی هاوڕەکەی زۆرتر بخوا کە تێری خوار زوو دەست دەگرێتەوە دڵی سەخیە بۆ مێیینەکەی بۆ هاوسەرەکەی دڵنەرمترین باڵندەیە زۆر ڕێزی مێیینە دەگرێ بۆ مناڵەکانی خۆی زۆر جگەر یعنی دڵسۆزە چەند ڕۆژ ئامادەیە خواردن نەخوا هەتا نەزانێ بەچکەکانی تێر کردووە ها داڵ ئەم هەموو سیفەتە جوانانەی هەیە بۆیە دەوڵەتان زۆربەیان داڵ دەکەن بە نیشانەی وڵاتەکەیان کە یعنی ئێمەش ئاوا دڵسۆزین بۆ میلەتی خۆمان بیزانیایە حورمەتی سەربازی چییە هێندە زوو شتەکان فێر ببوویایە سەرباز و ئەفسەر لە خزمەتی وڵاتدا بوویایە نەک بۆ تەکەبور بوویایە نەک وەکو ئەوەی برادەرێک بۆی جەڕامەوە وتی تەدریبی سەربازی پێشمەرگایەتیمان پێدەکرا ڕائیدێک دەیگوت پێم بڵێ گەورەم ئەگەر لە ئاودەست هاتمە دەرەوە دەبێت تەحیەم بۆ بکەی بە بیجامەوە بۆ داڵی هەڵبژاردو باوەڕتان بێ نازانن کە فعلا من بۆ خۆم لە دەوری دوانزەی شەوی ئەم شەوی جمعەدا ئەو بابەتە زانستیم دۆزیەوە کە بۆچی داڵ خوای پەروەردگار کردوێتی بە ڕەمزێک مرۆڤ تۆش سوودی لێ ببینە کە بەداخەوە لەژێر ڕەمزی داڵێکە کە ڕەمزی وەفاداریە سەرکردەکان ئێمە زۆڵمێکی بێ پایان لەم میلەتە دەکەن لەبەر ئەمریکیەکە ئاوا کوڕنوش دەبن لەبەر عەرەبێکا کوڕنووش دەبەن کەچی لووتیان بەرزە بەرامبەر بە فەقیر و هەژار و جامانە بە سەرێکی میللەتی کوردی خۆمان بەرامبەر بە پیرێژنەیەکی دەست قڵیشاوی خزمەتگوزار لەم وڵاتەدا بەداخەوە ئەو داڵش خزمەتکاری تۆیە لە ئەمریکا لە ولایەتی تەکساسدا خەڵکی داوایان لە وەزارەتی کشتوکاڵ کرد بەهۆی ئەوەی داڵەکان زۆر بوون و بەچکە مریشکەکان لە کێڵگەکاندا دەخۆن ناوێرن بیانهێنە دەرەوە چارەسەرێکیان بۆ بکە لە ماوەی دوو مانگا بەهۆی بەخشینەوە کە هەر کەسێ داڵێک کوژە جائیزە وەردەگرێ داڵیان نەهێشت بەڵام پاشی شەش مانگ هەموو خەڵک هاواری لێبەرز بۆ لە ترسی جرج و مشک کە هەموو کێڵگەکانی وێران کردین ناچار لە ویلایەتێکی ترەوە کۆمەڵە داڵیان هێنا بۆی خێرا خزمەتیان دەکردن مریشکیان بۆ فڕێدان کەروێشیان بۆ سەر دەبڕین بەس بۆی زاوزێ بکەنەوەیان و لە دەستی ئەو جرج و مشکانە کێڵگەکان ڕزگارکەن بە بەلاش خوای پەروەردگار بەو ئاسمانەوە ژینگە پارێزێکە ناهێڵێت تۆی فەلاح و جوتیار کە دەستم ناگاتە ئەو کێڵگانە زەرەدمەند بی تخوا ئەو خالیقە شایانی ئەوە نیە بەردەوام بڵێی سبحان الله پاک و خاوێنی بۆ تۆ ئەی پەروەردگار کە ئەو داڵت کردو بە ڕەمزی ژینگە پارێزی کە منت زۆر بەڕێزتر کردو بەڵام دەفەمێت لە داڵەوە فێریەوە بە خزمەتی گەل و نیشتیمانی خۆت بکە و هاو نیشتیمانی خۆت بکە وإن يسلبهم الذباب شيئا لا يستنقذوه منه ضعف الطالب والمطلوب خوا دەفەرمێ نمونەتان بۆ هێنراوەتەوە بە مێشە ڕەشکەیەک خەڵچینە خوا ئەفەرمێ ئەی مرۆڤ سەرنجی مێشێک بدا ئەو مێشەی ژیانت هەراسان دەکا خواردنەکانت پیس دەکا کاتێ دەخەوی لە شوێنەکە مێشی هەبێ نایەڵی ئیسراحەت بکەی خوا دەفەرمێ ئەو مێشەم بە نمونە بۆ هێناویەوە ئەو کەسانەی ئێوە جگە لە خوا دەیانپەرستن، بە ڕازقی خۆتان، بە ژێنەری خۆتان، بە مرێنەری خۆتان، بە شافی خۆتانیان دەزانن، خوا دەفەرمێت ناتوانن مێشێک دروستکەن. ئەگەر ئازان ئەوانەی کە خۆیان بە خاوەنی خەڵک دەزانن و وا ئەزانن ڕزقی خەڵقیان بەدەستە، خوا دەفەرمێت با مێشە ڕەشکەیەک دروستکەن. و ئەو مێشە خوا دەفەرمێ ئەگەر شتێک لە مرۆڤ بفڕێنێ بەس لەگەڵ دەمی بەریکەوە جارێشکە مرۆڤ ناتوانێت بە سەلامەتی دەستی کەوێتەوە پڕۆفیسۆر شێخ عەبدولمەجید زەنەدانی دەفەرمێت لە مامۆستایەکی ئەوروپیم پرسی لە زانکۆی کەنەدا وتم قورئانەکەی ئێمە وا دەفەرمێ ئەفەرمێ مێش دەمی بەر هەر چییە کەوت ناتوانێ مرۆڤ جارش کە دەستی کەوێتەوە وتی ئەمە لە قورئانە هەیە وتم بەڵێ وتی زۆر حەقەتێکی عیلمیە مێش بەس ئەوەندە دەمی بە تۆزێ شەکر کەوت بەنانێک کەوت دەستەوە بەجێ مادەیەکی لیکی بەسەرا دەڕێژێ ئەنزیمەکە ئەوەندە بەهێزە یەکسەر پێکهاتەکەی دەگۆڕێ یعنی بەس دەمی بەری کەوت جارش کە پێکهاتەکەی وەک خۆی نەنایەتەوە تێزاوێکی وای بەسەرا دەکا خوا لەو قورئانەدا ئەوەی باس کردووە ئایا پێغەمبەری خوا صلی الله علیه و سلم لە چ مختبرێکە ئەمەی زانی ئەگەر خوا فێری نەکا مێش سەد هێلکە دادەنێ لە کولی دە ڕۆژێک جارێکا سەد هێلکە دادەنێ ئەوەندە زۆر دەبێ بەڵام خوای پەروەردگار ڕەحمێکی کردووە هیچ مێشێک تەمەنی لە دوو مانگ زیاتر نابێ یان لە دوو سێ هەفتە زیاتر نابێ ئەوەی زۆر بژە دوو مانگە ئەوەی زۆریشیان هەفتەیەک دوو هەفتە ئەگە خوا نەکردە مێژ وەکو ئاژەڵانی تر دوو ساڵ و ئەوانە بژایە سەر ئەم زەوێ یەک پارچە دەبوو بە مێژ بەڵام خوای گەورە کردوێتی بە ڕسق و ڕۆزی و چەندین سوودی کە شەیەکە باسی یەکەم بۆ جەنابتان چاوی زۆر بەهێزە لە دووری چەند مەترەوە شت دەبینێ بۆنێکی یەکجار بەهێزی هەیە بەبێ ئەوەی کەوا هیچ ئاماژەیەکە بێ بەس بۆنی خواردنێک بێ شەکرێک بێ دەزانێ بۆنی دەکە و دەیدۆزێتەوە توڕەترین باڵندەیە کە بە باڵ دەفڕێ بەس توڕەی کەی تۆڵەی خۆی لێ دەکاتەوە فعلا تاقیکەوە تا تۆ دەری دەکەی ئەو ئینکارتر دەبێ زۆر توڕەیە ئەمانە بەرەنگاری سەختی ژیان دەبێتەوە سەد هەزار مێش موادی کیمیایان بە سەراکە یەک دانەی لێ دەرچێ ئەو نەوەی ئەم پەروەردەی دەکا دەتوانێت مقاومە بەرامبەر ئەو ژەهرە کیمیایە پەیدا دەکا و جارشکە کیمیایی نایکوژێ ئەوەندە بەرگری سەختی بۆ ژیان زۆرە ئەزانی هەموو ئا ئەمانە لە چەندا کۆبەتەوە یەک غرام واتە لەتە نیسکێک بێنە نیسکی بچووک بیکە بە دوو کەرتەوە لەتێکی غرامێکە ئەمەش کە بە ملیۆنێک جارەوە یەک بەشێکە لە ملیۆنێک مێشکی ئەو مێشە لە تەنیسکێک بکەی بە ملیۆنێک بەشەوە مێشکی مێش یەک بەشە لەو ملیۆن بەشە سبحان اللە کەچی خوا ئەم هەموو عەقڵ و مەعریفەتەشی پێ بەخشیوە ئەزانی بۆ خوا دروستیشی کردووە ڕەنبێ بڵێ خوای پەروەردگار مێشی بۆ دروست کردووە لە ساڵی 1947 زانایەک بە ناوی مفتیشەوە وتی لە لاشەی مێشدا مەڤاداتی حەیەوی هەیە داوای لە زانایانی ڤێتەرنەری کرد کە سوودی لێ ببینن مێشیان هێنا لە مەکینەیاندا ڕەنبێ ئێمە بێزی لێ دەکەینەوە بەڵام دوایی وشکیان کردەوە مادەیەکی لێ دروست بوو ئەگەر یەک غرامی بکەیە ناو هەزار لتر شیرەوە لە ماوەی ساڵێکە بە سەلامەتی دەمێنێتەوە نایەڵێ تێکچێ ئەوەی کە لە قوتوی ماست و شیر و ئەمانەدا بۆ وڵاتی ئێمە دێ دەڵا ئێکسپایرەکەی بۆ دوو ساڵ دەخوا هەموو لەو مێشە ڕەشکە مادەکەی دروست کراوە سبحان الله خوای پەروەردگار هیچی بەبێ حکمت دروست نەکردووە بۆ پێوەدانی دوو پشک زانایانی مسلمان دۆزیویانەتەوە هێناویانە کوشتویانە دوای ئەوە کوتاویانە وەکو مێوجەیەکی لێ هاتووە لە شوێنی دانانی دوو پشکەکاندا و دەستەوە بە جێ ئازاری شکاوە لە سەردەمی تەکنەلۆژیای نوێدا ئەوە زانا مسلمانەکان ئەوەڵجار دۆزیانەوە لەم سەردەمەدا بە سەدان مێش دەگیرێ دەکوژرێ مۆخەکانیان دەردەهێنرێ بچوک دەکرێتەوە دەکرێت بەو دەرزەی کەوا بۆ دژی مار پێوەدان و دوو پشک پێوەدان بەکاردێ ئەگەر ئەوە نەبووە دوو پشکێک بە سەلامێکەوەدا دەیکوشت لەو مێشە ڕەشکە خوا دەرمانی زەهری دوو پشکی داناوە سبحان اللە پەروەردگار ئەم ژینگەی چۆن بۆ ئێمە مسەخەر کردووە بەڵام حەیف لێی حاڵی نەبی وڵاتان ئەگەر مێشەڕەشکە نەبێ باوەڕتان بێ زۆری لەناو دەچێت لە ساڵی 1942 دا لە هندستان وەبای کولێرا کولێرا دەڵێ بڵاو بۆەوە کاتێک کە بڵاو بۆ وەبای کولێرا سبحان الله چەندین خەڵک ڕۆژانە سەدان خەڵک دەمرد کەچی وەختێ خەڵکیان خەڵکی سەیریان کرد مێشەڕەشکەیەکی زۆر دەچوو لە ئاودەستەکان و دوور لە ڕووی جەناوتان پەرژین بێ لە پاشەڕۆی مرۆڤەکان لە نەخۆشەکان دەنیشت ئەچوو خۆی دەخستە ناو بیری ئاوی خواردنەوەکانەوە خەڵک مەنعیان دەکردن کەچی هەر خۆی دەخستە ناوە خۆی تیا دەخنکان هەردوو باڵەکەی ئاوا لێ دەکرد کە پێغەمبەری خۆسەڵسان فەرمووی کە شتێک مێشێک کەوتە شلەیەکەوە نقومی کەن چونکە باڵێکیانی باڵی چەپی دەردە باڵی ڕاستی دەرمانی ئەو دەردەی پێوەیە ئەو کۆمەڵە مێشە خۆیان دەخستە ئاوەکانەوە بیرەکانەوە پاشی سێ ڕۆژ نەخۆشیەکە کۆتایی پێهات کە فەحسی ئاوەکانیان کرد ئەم مێشە باڵەکەی تریشی تێدەکات بە ئەمری خوا بۆی ئەو نەخۆشیە بفەوتێنێ چونکە باڵەکەی تری مادەیەکی تێدایە دکتۆرە بەڕێزەکان کە ئەهلی جمعان دەزانن پێڵەن باکتریۆفاج دژی نەخۆشی کولێرایە بە دەرزی لێ دەدرێ بەبێ دەرزی و دەرمان خوای گەورە گەیشتە ئەو گاپەرستانش کە خواش ناپەرستن بە مێشا دەرمانەکەی بۆ ناردن کە خۆیان دەخستە ئاوەکەوە ئاوی کانیەکەیان بەکتریۆلا فاجیان تێکرد دوای سێ ڕۆژ نەخۆشیەکە بۆ خۆی قەتع بوو بە باڵی ئەو مێشە سبحان الله مێشیش لە خزمەتی مرۆڤایەتیدایە کە من و تۆ لێی بێزارین کۆتایی وتارەکەم بەوە دێنم کە یەکێ لە ئاژەڵانی تر سەگە کە لە عیلما دەڵێت سی و شەش نەخۆشی دەگوازێتەوە کە ئێستا لە ئەوروپادا ڕێژەی سەگ خەریکە لە مرۆڤ بەڕێزتر دەبێت ساڵی 1976 فەڕەنسا حەو ملیۆن سەگی هەبوو کە ژمارەی هەموو دانیشتوانی 52 ملیۆن کەس بوو واتە بە هەشت کەس سەگێکیان بەردەکەوە لە فەڕەنسادا لە ماوەی پێشوو لە کەناڵێکی ئاسمانیدا بینیم ژنێکی ئەمریکی پیاوەکەی خۆی تەواقدا چونکە وتی حەز دەکەم لەگەڵ سەگەکەیا بژیم نەگەڵ گەڵ پیاوەکەیە لەوێ سەگ بەنرخترە لە مناڵ فعلا واشە چونکە لەوە مەویسە مناڵەکە بەخێویکە بەڵام دەڵێ ئەگەر پێویستێکم بوو سەگەکە بە وەفای ڕەمێ دەرگاکەم لەسەر بکاتەوە شارەوانی ئاگادار دەکەوە پیرێژنەکە لە ژوورەوە مردووە بۆیە سەگیان بەلاوە بەنرخترە چونکە ڕێزی مرۆڤایەتیان لەدەستدا ڕێزی ئەو ئیسلامەیان لەدەستدا کەچی پێغەمبەری خوا سەڵسەلام فەرمووی لەولا ئەن الکلاب ئومەت من الأمم لأمرت بقتلها ئەگەر سەگیش لە خزمەتی مرۆڤا نەبوویایە هەر کەسێ سەگێک ڕاگرێ نە سەگی زرعە بێ کابرا نە زرعاتی هەیە نە دوژمنایەتی هەیە نە مەڕوماڵاتی هەیە نە سەگی معلمی ڕاوکردنە و تانجێ و ڕاوی پێ بکە هەموو ڕۆژێک بە قەدەر چێوی پیرەمەگرون لە ئەجر و پاداشتەکانی دەفەوتێ ئەوە فەرموودەی پێغەمبەر صلی الله علیه هیچت نییە تو لە سەگێک لەو گەرمایە بۆ بەستۆتەوە برام بۆ ئەوەی کە خەڵک بترسێنێت لەنکا و زەندەقی بەرێکە لەنکا و پێی دەوڕێ لە شەوە ڕۆژە پێغەمبەری خوا دەفەرمێت چاکەکانت بە هەدەر دەڕوا بۆ پێغەمبەری خوا وات فەرموو اللە اکبر لە معجزەی ئەم ئیسلامە لەو پێغەمبەرە دڵسۆزە ئەفەمێ ئەم سەگە دەبێت سوودمەند بی لێی نابێ بە هەوانتە لە بەرگەرما ڕایگری و بێڵی بێ سوود بێ ئەمە دینی ئیسلامی ئێمە دەفەرمێ خوا ئەم سەگەی داناوە ئەزانی چی حاسەیەکی تێدایە حاسەی بۆنکردن کە لە مرۆڤە پێنج ملیۆن خانەی بۆنکردن هەیە بەڵام لە سەگە تەشبیه بە ئینسان نەبێ خوا سەد و پەنجا ملیۆن خانەی بۆنکردنی داناوە سەد و چل و پێنج ملیۆن جار لە مرۆڤ زیاتر بۆنی بەهێزە هیچ مرۆڤێک لەم سەر زەوێدا بۆنی لە کەسێکی کە ناچێ الله ئەکبەر الله خالق الأكبر ئەو خالیقە چەند گەورەیە مرۆڤێک دوانە بن هەردووشیان لە یەک هێلکۆکەی ئافرەت ترازاون یەک هێلکۆکەیە بۆتە دوو کەرتەوە دوو برای لێ بۆ برا و خوشکێکی لێ بۆ دوانە دەستکی ئافرەتێکە ئەم دوانەیەش لەم سەر زەوێدا بۆنیان وەکو یەک نییە بۆیە ئێستا سەگی پۆلیسی هەیە لە وڵاتانی پێشکەوتوودا کاتێ دزێک بچێتە ماڵێکەوە سەگەکە دەبن بۆ بۆنی ئەو ژوورە دەکا نایڵن کەسی تر بچێتە ژوورەوە دەڵێ گومانتان لە چەند کەسە ئەڵێ ئەگە سەد هەزار کەس بێنی یەک بە یەک بۆنیان پێوە دەکا ئەزانێ ئەو کەسە دزەیە کە چۆتەوە ماڵەوە چونکە بۆنەکەی لە ژوورەکەدا هەیە لەناو هەر هەمویاندا دەرین دێنێ ئەزانە بۆنی فلان کەسە لەو ژوورەدا بڵاوبووەتەوە چ خزمەتێکی گەورە بە سەگ بە مرۆڤایەتی دەکرێ بۆنی بارود دەکا لەناو چەند بەرمیلا غرامێ بارود دەدۆزێتەوە موادی مخدری دەنێ تۆزێ تلیاکی بدەیە بیخوا لەناو کل شوێنێکی سارەیە دەزانێ مخدراتێک هەیە ئا ئەو سەگانە نەبوونا زەلامە نەیەتوانی سواری فڕۆکە بێت چونکە ئەو تارەیە وا کەشف دەکات ناڵە کەسێ بچێتە ناوە لە ئاسمانە خۆی بتەقێنێتەوە ئەو سەگە بەڕاستی خزمەتگوزارە یعنی تەنانەت گڵاویش نییە ئەوانەی کەوا معلمن چونکە دەرزی ژەهراوی دەرزیان لێ درێت دژی لیکەکەیان و لە خزمەتی مرۆڤایەتیان پێویستە ئەو سێگانە ڕێزیان لێ بگیرێ دوو بەرمیل ئاو دانێ عولەما تاقیکردنەوەیان لەسەر سەگ کردووە ئەڵێ یەکی پێنج سەد لیتر ئاویان تێدا بێ یعنی دوو تانکی گەورە یەکی پێنج سەد لیتر ئاو ئەو 500 لیتر ئاوە هەردووکیان یەک جۆرە ئاو بن وەکو یەک شیرن بن یەک کەوچ کە چاخوێ بکە یەکیانەوە سەگەکە دەزانە کامەیانە تێی کراوە بەس بۆنی دەرەوەی بەرمیلەکە بکە ئازانەمە تۆزی سوێری تێدایە بۆیە لە وڵاتانی پێشکەوتوودا ئاوەکان کە دەیانەوێت بیر لێدەن کە خەریکە بگاتە ئاو سەگەکە دەبەن بۆنی دەکات لووت ڕادەوەشێنێ ئەڵێ ئەو ئاوە سوێرە لێی مەدە بیرەکە تەواو مەکە با بۆ ژێر زەوی بمێنێتەوە ئەم هەموو سوود و مەنفعەتە لە وڵاتانی پێشکەوتوودا لە سەگێک دەبیندرێ 500 لیتر ئاوی تر لەگەڵ 5000 لیتر ئاوی پاک لەگەڵ 5000 لیتر ئاوی پاکی هاوشێوەی خۆی یەک کەوچکی بچووک سرکە بکەیەشانەوە بە بۆن دەزانەکە تایەتی لە وڵاتانی پێشکەوتوودا لە جیاتی بتڵە غاز غاز بە گاز بە بۆری ژێرزەویدا بۆ ماڵان دەچێت ئەم سەگانەیان دانا وەکو پاسەوان چونکە بچووکترین خەلەلێک تیاێ خەتەرە بەردەوام بەو سەر بۆریانەدا دەگەڕێت لە قوڵی چەند مەترەوە بچووکترین خەلەل دروست ببێ و دزەیەک بکە غاز یەکسەر ئاخاوەنەکەی ئاگادار دەکاتەوە ئەڵێ لەم شوێنەدا غازی لێچێ بە بۆن هەستی پێکردووە کە هیچ مرۆڤێک هەستی پێ ناکە و جیاز کەشفی ناکە ئەو هەموو دەورەی هەیە سبحان الله خوای پەروەردگار ئەمانەی هەموو لە خزمەتی مرۆڤ داناوە بەبێ ئەوەی کەوا تۆ ناڕەحەتێک ببینی جا ئەو خوایە شایانی ئەوەیە بیپەرستی ئەو خوایە بەڕێی زانستی تخوا بیناسین چونکە کە ناسیت خۆشت دەوێ کە خۆشت وی ئیتاعی دەکەی ڕەخنە لە کارەکانی پەروەردگار ناگری ئەمە ئومێدەوارم کە انشاء الله ئیمانمانی پێ زیاد بێ و هەر وەختێ سەیری دەوروبەر و ژینگەی خۆمان کرد لەگەڵ هەموو تەماشاکردنێکا جارێک بڵێین سبحان الله الحمدللە اللە اکبر لا اله الا اللە وحده لا شریک لە خوایەکی بێ شەریکی و هانا و پەنامان هەر بۆ تۆیە و خوایە ژینگەمان سەلامەت کەی خوایە بەختەوەری دنیا و قیامەتمان کەی خوای پەروەردگار هەرچی لە مەصالح و خۆشیمانە خوایە پێمان بەخشی هەرچی ئافات و بەڵایە خوایە لەسەرمان لابەی خوای پەروەردگار وامان لێ بکەی علممان زیاد کەی بۆ ئەوەی زیاتر تۆ بناسین یا عالی عیلمی خوێندکارەکانمان لەم ئاخری ساڵەیە زیاد کەی خوای پەروەردگار خوێندکارانمان لە قۆناغی کۆتایی تاقیکردنەوەدان وەکو هەموو جمعەیەک دوعای خێریان بۆ بکەن یا ربی سەرکەوتوو بن خوایە ئەو خوێندکارانەمان لە خوشکانمان لە برایانمان یا ربی خوایە بە ئاوات و مەرامەکانی خۆیان بگەن و ببنە خزمەتگوزارێکی زانست لەم وڵاتەدا خوایە دەوری قەڵەم زیاتر بێت لە چەک لەم وڵاتەدا خوایە لەجیاتی خوێن و باروت و کوشتن و یەکتر بوغزاندن دەوری عیلم و زانستی نوێ بێ لە وڵاتەکەماندا خوای پەروەردگار داوا لێ دەکەم ئەوانەی ئەولادیان نییە پێیان بەخشی خوایە ئەوانەی کوڕ و کچیان هەیە خوایە ناساڵحن بە ڕەحمی خۆت خوایە بۆیان ساڵح کەی یا ڕەبی خوای ئەولادی مسلمانان ساڵح کەی بەرەکەتی خۆت بەسەر خێزانی مسلمانان دابڕێژی یا الله ڕۆژی دوعا قبول بوونە یا شافی ئەوەی نەخۆشە خوایە شیفای بۆ بنێری ئەوەی دەستکرد و هەژارە خوایە دەرگای ڕزق و ڕۆزی لێ بکەیەوە